خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز هەموو کاتێکتان شەد گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ فەرمونون لەگەڵ بەشی یەکەم لە ئاڵلقەی چل و شش هەمین لە کتێبی هەنرێکی سندانی ململانێی عەرەب - ئیسرائیل ململانێی عەرەب - ئیسرائیل شان بە شانی تەحەدای تێرۆریزم ئەچێتە پێش و بەشێکیشی پێوەی گرێدراوە. ئیدارەی بوش لە سەرەتای دەستبەکاربوونیدا هەڵوێستێکی خۆپارێزانەی وەرگرت بە پێداگرتنەوە لەسەر ئەوەی هەردوو لایەن بەر لە هاتنە ناوەوەی نێوەندگیری ئامریکا ناکۆکیەکانیان بەرتەسک بکەنەوە چونکە پێیوابوو چالاکی چڕی دیپلۆماسی ئامریکا ڕۆڵی لە گەیشتنە تەنگژە و هەڵایسانی ڕاپەڕینی ساڵی 2010دا هەبوو. دوای یازدە ی سێپتەمبەریش شەڕی دژە تیرۆر خرایە پێش، بەڵام لەگەڵ قووڵبوونەوەی توندوتیژی لە ڕۆژهەڵاتی ناوەڕاستدا، ئیدارەی ئامریکا لە ئاپریلی دوو هەزار و دوو دا کەوتەوە خۆ خەریککردن بە پرۆسەی دیپلۆماسییەوە. گەڕانەوەی دیپلۆماسیەتی چالاکی ئامریکا بۆ ڕۆژهەڵاتی ناوەڕاست پێشوازییەک کرا، تێکەڵ لە هیوا و ترس. هیواکە چونکە پێکدادانەکانی هەردوولا خەریکە بوو تەسلیم بە شەکەت و ماندووبوونە بوو. ترسیش چونکە هەردوولا ئەیانزانی هەڵوێستە ڕاگەیەنراوەکانیان دژ بە یەکن. خەونی شاردراوەی ئیسرائیلییەکان شەرعیەتدانە بەو بارەی هەیە. ئامانجی فەلەستینیەکانیش سەپاندنی ئەو مەرجانەیە کە لانی کەم ئیسرائیل ئەگەڕێنێتەوە بەرەو سنووری ساڵی 1967. ڕەنگیشە بەرەو ئەو سنوورەی نەتەوە یەکگرتووەکان لە 1947 دا پێشنیاری کردبوو کە ئەوەش دەوڵەتی جوولەکە بە تەواوی وێرانەکا. زۆر کەس لەوانەی بە گشتی ڕەخنەیان لە سیاسەتی دەرەکی ئەمریکا هەیە کە گوێنەگرتنی ئەو ئیدارەیە لە ئامۆژگارییەکانیان بە بەشێک لە گوناهەکانی ئەزانن. چوونە پاڵ ئەو بانگەشە فراوانەی داوای ڕۆڵێکی پاوانخوازانە لە واشنتۆن ئەکا. ئەم بانگەشانەش گوڕێکی تریان لە دەست پێشخەریەکەی شازادە عەبدوڵای جێنشینی شای سعودیەوە وەرگرت کە داوای ئاساییکردنەوەی پەیوەندەکانی جیهانی عربی و ئیسرائیلەکە ئەگەر بێت و ئیسرائیل بگەڕێتەوە سنووری 1960. لە هەمان کاتدا سەرچاوەی ئەو نیمچە کۆدەنگییەی ئەوروپا و جیهانی عەرەبی لەبارەی هاندانی دەستێوەردانی ئەمریکا، لەو هیوایەوە سەرچاوەی گرتووە کە دواجار وڵاتەیەکگرتووەکان ڕێکەوتنێک بەسەر ئیسرائیلدا بسەپێنێ لە ناوەرۆکدا هاوشێوەی پلانەکەی شازادە عەبدوڵا بێ. دیپلۆماسیەتی ئەمریکا لە ماوەی سی ساڵی ڕابردوودا فاکتەرێکی یاریدەدەری هەموو ئەو پێشکەوتنە بووە کە بەسەر پرۆسەی ئاشتیدا هاتووە، بەڵام بەپێی سیاسەتی ڕوو لە تەقینەوەی ناوچەکە هەر زیادەڕەوییەک لە مەزەندەکردنی ئەوەی لە توانادایە کارێکی ئاسانە. ئەوەتا لە ساڵی دوو هەزار دا ئەو هەوڵە سەرشێتەی لە کامپ دێڤید درا بۆ ئەوەی لە تەنها یەک دانوستاندا و بە ماوەیەکی کورت هەموو گرفتەکان یەکلایی بکرێنەوە وەک لە بەشی پێنجەمدا باسم لێوە کرد ڕۆڵی هەبوو لە هەڵایسانی شەڕی ئێستادا. لە هەلومەرجی ئێستاشدا بەراوردکردنی هەڵوێستی هەردوولا ئەوە دەرەخا کە هەوڵێکی تری گەیشتن بە چارەسەرێکی تاوتوێکراو لە دانوستاندا ئەنجامێکی باشتر بەدەستەوە نەدا. ئەوەتا ئێهود باراک لە کامپ دێڤد ئەو تەنها پلانە ڕەسمیەی خستە ڕوو کە هەر حکوومەتیکی ئیسرائیلەی کا. پلانەکەش بریتیە لە بەخشینی لە سەدا نەوەدی ئەو زەویانەی مشتومڕیان لەسەرە، ژماردنی ئەو ڕێژەی لە سەدا نەوەدە تا ڕادەیەک ئاڵۆز و ناڕۆشن بوو. بەڵام لەگەڵ هێشتنەوەی لە سەدا حەفتای ئۆردوگاکان لە بەرامبەردا داوا لە فەلەستینیەکان کرا واز لە هەر داواکاریەکی ئایندەیی بهێنن بە مافی گەڕانەوەشیان بۆ ئیسرائیلی چوارچێوەی سنووری 1940 ئەگەرچی ئازادەبوون لە گەڕانەوە بۆ دەوڵەتی فەلەستین. ئاریل شارۆنی سەرۆگۆزیرانیش خۆی لەم پێشنیارە بوار. هەروەک یاسر عەرەفات ڕاپەڕینی پێ پەسەندتر بوو تا بەوە قایل بێ. تازەترین پێشنیار لە شازادە عەبدوڵڵای جێنشینی سعودییەوە بوو. بەپێی هێڵە گشتییەکانی کە زۆر ورد نین، ئیسرائیل ئەگەڕێتەوە بۆ هێڵی جیاکەرەوەی ساڵی 1967 بەرامبەر ئاساییکردنەوەی پەیوەندییەکان لەگەڵ وڵاتانی عەرەبیدا. ئەوەش لە ناوەرۆکدا مانای ئەوەیە ئیسرائیل واز لە ئۆردوگاکان بهێنێت و قودسی کۆن بکەوێتەوە ژێر کۆنترۆڵی عەرەب بە شوێنە پیرۆزەکانیشەوە. پلانەکەی شازادە عەبدوڵڵا مەبەستی خۆی لە ئاساییکردنەوە دیاری ناکا، هەروەک لە ئاستی چەند مەسەلەیەکی وەک مافی گەڕانەوەی ئاوارەکاندا بێدەنگە، هەرچەندە ئەم مەسەلەیە لە هەر دانوستانێکی ڕاستەقینەدا باس دەکرێ. تا چەندەش ئەم خۆخەریککردنە بە پرۆسەی ئاشتییەوە شایستەی پێشوازی لێکردنە کە یەکەمین پێشنیاری وڵاتێکی عەرەبییە ململانێیەکی نیشتیمانی ڕاستەوخۆی لەگەڵ ئیسرائیلدا نەبێ. بەڵام مەرجە دیاریکراوەکانی سەر لەنوێ داڕشتنەوەی هەڵوێستێکە کە بۆتە هۆی ئەم تەنگژەیەی ئێستا. چونکە سنووری بەر لە ساڵی 1967 ی فەلەستین بە پێچەوانەی سنووری میسر یان سووریا یان ئوردون لەگەڵ ئیسرائیل هەرگیز سنوورێکی نێودەوڵەتی نەبووە بەڵکو هێڵێکی ئاگربەست بووە دوای جەنگی ساڵی 1940 دانراوە. هیچ دەوڵەتێکی عەرەبیش بە درێژایی پەنجا ساڵ ددانی پێدا نەناوە، بەڵکو بەم دواییانە چەند دەوڵەتێک بە ناچاری پەسەندیان کردووە کە ددان بە شەرعیەتی دەوڵەتی ئیسرائیلدا نانێن. من هەرگیز چاوم بە سەرۆک وەزیرانێکی ئیسرائیل یان سەرۆکێکی ئەرکان نەکەوتووە بڵێت سنووری ساڵی 1967، بەرگری لێکرێت بەتایبەتیش ئەگەر ئەو مەسلەیە هاوکات بێ لەگەڵ دەست بەرداربوون لەباری ئاساییش بە درێژایی ڕووباری ئوردون. ئەوەش ئەگەڕێتەوە بۆ ئەوەی سنووری ساڵی 1960 ڕاڕەوێک لە نێوان حیفا و تەل ئەبیبدا ئەهێڵێتەوە تەنها هەشت میل پانە. سنووری فەلەستینیش ئەگەیەنێتە لێواری تاکە فڕۆکەخانەی نێودەوڵەتی ئیسرائیل. هەروەک ئیسرائیل ناچارە بێ واز لەو ئۆردوگایانە بهێنێ کە نزیکەی دوو سەد هەزار نیشتەجێ لە خۆ ئەگرن، نزیکەی لە سەدا چواری دانیشتوانە جوولەکەکان. لە نێویاندا ئەوانەی لە هەموو دانیشتوانەکە زیاتر هۆگری ئایدۆلۆژیان، ئەبێ زۆریشیان لە رێی هێزەوە پاڵیان پێوە بنرێ بۆ وازهێنان لەو خاکەی بە مافێکی تەوراتی ئەزانن. لە بەرامبەردا ئیسرائیل پەیوەندی دیپلۆماسی لەگەڵ هاوسێکانیدا بەدەستەهێنێ، بەڵام لە زۆربەی دانوستانەکانی تردا ددان پێدانانی لایەنەکان بە یەکتر وەک کارێکی ئاسایی سەیرەکرێ و وەک تەنازول مامەڵە ناکرێ. ددان پێدانەنان لە ناوەرۆکدا مانای نەبوونی دەوڵەتەکەی ترە لە ڕووی یاساییەوە. ئەوەش لە سۆنگەی ڕۆژهەڵاتی ناوەڕاستەوە مانای هێشتنەوەی ڕێگە چارەی وێرانکردنی ئەگەیەنێ. هەروەک ددان پێدانان هەر کاتێک دوای بەخشینی لەبەردەم ئەگەری کێشانەوەی دایە، چونکە بچڕینی پەیوەندیە دیبلۆماسیەکانی ناوخۆ ئامرازێکی دیبلۆماسی ددان پێدانراوە. هەروەک ئاسایی کردنەوەی ڕەسمی شتێکی ئەوتۆی تێدا نییە. ئەوەتا ڕێکەوتنامەی ئاشتی نێوان میسر و ئیسرائیل کە بەر لە بیست و سێ ساڵ ئیمزا کراوە، تەنها شتێکی کەمی لە ڕووی پتەوکردنی پەیوەندییە ئابووری و کەلتوورییەکانەوە پێشکەش کردووە. بە پێچەوانەی ئاڵوگۆڕی باڵوێزەکان کە زۆر بە کەمی دێنە ناو گەمەکەوە. لە کاتێکیشدا مەرجەکانی پێشنیارەکەی شازادە عەبدوڵڵا هیچ ئیختیراقێک ناگەیەنێ، ئەکرێ خۆخەریککردنی سعود لە حاڵەتێکدا بایەخی هەبێ کە بۆ گەیشتنە ئاگربەست و دەستکردنەوە بە دانوستان بەکار بهێنرێ بەبێ مەرجی پێشوەختی هیچ کام لە دوو لایەنەکە، بەڵام ئەگەر ئامانجی کۆتایی هاندانی وڵاتە یەکگرتووەکان بێ بۆ سەپاندنی مەرجە دیاریکراوەکانی خۆی، ئەوە لە دواجاردا ئەبێتە هۆی لەناوبردنی ئاسایشی ئیسرائیل و ئارامی ناوچەکە. لەبەرئەوە ئەگەری زۆر هەیە هەر دانوستانێک جەخت بکاتە سەر سنووری ساڵی 1967 بە تەنگژە کۆتایی بێ. چونکە دوای ڕێکەوتنی ئۆسڵۆ و هەژدە مانگ لە تەقینەوەی خۆکوژی، ئیسرائیلیەکان ئەوە ئەزانن ئەبێ جیهانی تریش بیزانێ کە ناکۆکی ڕاستەقینەی نێوان فەلەستینیەکان لە نێوان ئەوانەدا کە ئاشتیان بە چەمکی ڕۆژاوایی ئەوێ وەک خاڵێک کە جیهان تیایدا بێ گرژیێژی لە گۆڵ هۆشمەندیەکی پەیوەست بە چەواشەکاری. کە ئەوانیش کەمینەیەکی بچووکن لە سەرکردەکانی فەلەستین لەگەڵ ئەوانەدا کە بە توندڕە و ناوەبرێن بەڵکو و بە پێچەوانەی ئەوەوە ناوەرۆکی دووبەرەکیەکە لە نێوان ئەوانەدایە کە ئەیانەوێت لە ڕێگەی درێژەدان بە خەباتی ئێستا ئیسرائیل لە ناوبرن و ئەوانەی پێیان وایە گەیشتن بە ڕێکەوتنێک لە ئێستادا ستراتیژێکی لەبارترە بۆ کۆکردنەوەی هێز لە پێناوی دوهەمین بەرەو ڕووبونەوەدا لە ئایندەدا. بەڵکو هەتا ئەگەر ئەو فەلەستینیانە و سەرکردەکانی تری عەرەب کە ئیمزا لەسەر ڕێکەوتنامەی کۆتایی یەکەن، بیرکردنەوەیەکیان نەبێ بۆ قۆناغی دواتر، کەس ناتوانێ گەرەنتی ئەوە بدا کە جێگرەوەی توندڕەوتر، جێیان نەگرنەوە. ڕێکەوتنامەی ئاشتی کە لە ڕقی گروپەکان یان وڵاتە ڕادیکاڵەکان دانامرکێنێتەوە بەڵکو ئەشێ بیان وروژێنێ کە ئەوەش لە توانادا نەبێ وەک باسە داوا لە عەرەفات بکرێ ئاگربەستێکی یەکجارەکی وەک باجی چوونە دانوستانەوە پەسەند بکا، چونکە نەیارە ڕادیکاڵەکانی مافی ڤیتۆیانەبێ لە دژی، چ شتێک ڕێگرە لەوەی هەمان مەرج دوای ڕێکەوتنێکی ئاشتییانەش پیادە ببێتەوە. بەم شێوەیە ناکۆکیەکان لەمەڕ ڕێکەوتنی هەمیشەیی و کاتی پەیوەستن بە ماناوە زیاتر لە ناوەرۆک. پرسی سەرەکیش ئەوەیە ئایا گەیشتن بە ماوەیەک لە پێکەوەژیان لە توانادایە بایی ئەوەندەی بە دوور لە گریمانە تیۆرییەکان و تەنها بە پشتبەستن بە ئەزموونی ڕاستەقینەی ژیانی هاوبەشی نێوان فەلەستینیەکان و ئیسرائیلیەکان لە مەسەلەی سنووری کۆتایی نزیک ببنەوە. جێنەگیریی هەڵوێستی ئیسرائیل بە ڕواڵەت مایەی دژییەکە، چونکە ئیسرائیل هەرگیز هێندەی ئێستای بەهێز نەبووە، لە هەمان کاتیشدا هەرگیز هێندەی ئێستای ڕوو لە مەترسی نەبووە. ئیسرائیل لە ڕووی سەربازییەوە بەهێزترە لە هەر دوژمنێکی عەرەبی مەزەندەکراو، یان لە هەموو دوژمنە عەرەبەکانی پێکەوە. توانای ئەوەیشی هەیە زیانی گەورە بە گروپە تێرۆرستە فەلەستینیەکان بگەیەنێ، بەڵام بایی ئەوەندە پێشکەوتووە کە بووە بە کۆمەڵگەیەکی پێشکەوتووی پێکهاتوو لە چینی مامناونجی. ئەو ماندووکردنەش کە شەڕی پارتیزانی بە کۆمەڵگەیەکی لەم شێوەیە گەیەنێ، نەزیفێکی دەروونی تووشەکە، ئەوەتا ڕاپەڕین چەق بەستووییەکی بۆ کۆمەڵگای ئیسرائیلی دروست کردووە لەلایەنی هەست و سۆزەوە دژەیە. بەر لە ڕێکەوتنی ئۆسڵۆ بزووتنەوەی ئاشتیخوازی ئیسرائیل بە شێوەیەکی سەرەکی لە میانەی دڵنیایی دەروونییەوە سەیری ڕێکەوتنی ئەکرد لەگەڵ جیهانی عەرەبیدا، بەوەی زەوی بەرامبەر ئاشتی ئاڵوگۆڕیان پێکرێ، ئەگەرچی ئەو بەرامبەرەی عەرەب ئەیدەن قابیلی هەڵوەشانەوەیە، بەڵام لە ڕاپەڕینەوە زۆربەی هەرە زۆری ئیسرائیلیەکان بڕوایان بە ڕێکەوتن نەماوە، ئەوان داوای سەرکەوتن و تێکشکاندنی دوژمنە عەرەبەکانیان ئەکەن. لە هەمان کاتدا نائومێدیەکی تەشەنەسەندوو لە ئارادایە سەبارەت بە بێهودەیی بەڕواڵەتی ئەو تەقەلایە. لەگەڵ بەرزبوونەوەی ڕێژەی پێکرانیش لە ناو ئیسرائیلیەکاندا بە بەراورد لەگەڵ فەلەستینیەکان و هەبوونی ڕاددەیەکی دیاریکراو لە کاری تۆڵەکاری کە وڵاتەیەکگرتووەکان و جیهانی تر بە بەزاندنی قایل نین خەریکە هەستکردنێک بە خۆ بەدەستەوەدان بڵاوەبێتەوە. دواتریش ئارەزوویەک پەیدا بوو بۆ هێرشکردنە سەر ئەشکەنجەدراوەکان کە پارسەنگی نیشانەکانی تیونیۆتی بوو بۆ ئاشتی بە هەر نرخێ بێ. ماوەی دوو نەوەیە ئیسرائیل خۆی لەبەردەم شەڕێکی پارتیزانی کلاسیکی جێگۆڕدا ئەبینێتەوە. فەلەستینیەکان تەنها بەوەشەوە ناوەستن کە پەنا نەبەنە بەر تیرۆر بەڵکو و شێوەیەکی زۆر تونند ڕەوانەی تیرۆریزمیش پیادەکەن چونکە تۆڵەکردنەوەی تونند و تیژ و عاتفی و زیادە ڕەوانەی ئیسرائیل لە بەرچاوی تەماشەکەراندا خزمەتی مەبەستەکانیانەکە واڵاکردنی ڕێگا بۆ کۆمەڵگای نێودەوڵەتی بۆ دەستوەردان بە تایبەتیش وڵاتی یەکگرتووەکان. لە کاتی ئەم پرۆسەیەشدا چەند پەناگەیەکی ئیسرائیلی دائەمەزێنرێن کە بە حوکمی دیفاکتۆ ڕێ لە هێزەکانی دژە تیرۆر ئەگرن لەوەی دەستیان بگاتە ڕەگەکانی ئەو تەحەدایەی گیانبەختەکان دروستی ئەکەن. ئەو پرۆسەیەش وردە وردە هەڕەشە لە مانەوەی ئیسرائیل ئەکا تەنانەت لەو کاتەشدا کە کەناڵەکانی میدیای جیهان فرمێسک بۆ پێشێلکارییەکانی ئیسرائیل ڕێژن. بەو شێوەیەش ئیسرائیلی لێکهەڵوەشا و لە نێوان دوو بەرداشی ددا نان بە پێداویستییە ستراتیژییەکان و بەڕێکردنی پێداویستییە سۆزدارییەکاندا، ڕووبەڕووی مەترسی ئەوە ئەبێتەوە لە کۆتاییدا تووشی ئیفلیجی ببێ. گەرەنتییەکانی پەیمانی ئاتلەنتیک یان ئەمریکا یان هەر لایەنێکی سێهەمی دیکەش تەنها سوودێکی لاوەکی ئەبێ بۆ سەرکەوتن بەسەر ئەم گرفتە دەروونیەدا چونکە کەس لە دڵەوە بڕوای بەوە نییە وڵاتانی ئەوروپا ڕەنگە خۆیان لە جەنگێکەوە بگلێنن لە پێناوی ئیسرائیلدا بە تایبەتیش لە دژی تەحەداگەلێک کە ئەگەری زۆری هەیە ناڕۆشن بن. ڕەنگیشە تاکە چارەسەری شیا و گەرەنتیەکی ئەمریکا بێ لە دژی هەر هێرشێکی وڵاتانی دراوسێ. بە دوور لە وروژاندنی ژمارەیەکی زۆریش لە پرسیارە ناوخۆییەکانی وڵاتە یەکگرتووەکان. ئەو گەرەنتیە لەگەڵ خۆیدا بەرهەڵستی ئەمریکا هەڵەگرێ بۆ هەر هێرشێکی تۆڵەکارانەی ئیسرائیل. تەنها هێرشێکی سەرتاسەری نەبێ بە هەموو ئەو ئامرازانەوە کە لەبەر دەستدان. ڕەنگیشە ئەوە ئەمریکا بکا بە ئامانجێک بۆ شەڕێکی پارتیزانی، بەبێ چاککردنی تواناکانی بەرگری لە خۆکردنی ئیسرائیل. بۆیە سەرەتایی هەر داناییەک ددان پێدانانە بەوەدا کە گەیشتن بە ڕێکەوتنێکی یەکجارەکی لە سایەی هەلومەرجی ئێستادا مەحاڵە. هەندێک قەیران هەن چارەسەر ناکرێن بەڵکو تەنها ئیدارە ئەکرێن ئامادەکاری هەمیشەیش بۆ ئامانج گەلێک کە نەتوانرێ وەدی بهێنرێن کەشی گشتی سازەدا بۆ جۆرێک لە خۆدزینەوە لە بەرپرسیارەتی لەگەڵ ئەوەشدا ڕەنگە نێوەندگیریەکی کەم نیازتر هیوای ئەوەی لێ بکرێ تا ڕادەیەک سەرکەوتن بەدەست بهێنێ. ئەگەر هەلومەرجی ئێستا بەدوور لە فاکتەرەکانی تر وەهای لێبێ فەلەستینییەکانیش لێی بێزار بن. ئەوان کوشتارێکی قورسیان لە پێناوی سیمبولی کلاسیکیانەی جەنگدا کرد، گیان بەخت ئەگەر نەدۆڕێت براوەیە. لەگەڵ ئەوەشدا ڕەنگە بەرەو خاڵێک بچن کە ئەو کۆمەڵگا مەدەنیە شەکەت بکە کە گیان بەختەکان خوازیاری دامەزرندنین حاڵەتەکەش ڕێک ئەوە خۆیەتی پاشەوەی پەلامارەکانی ئیسرائیل بۆ سەرخاکی فەلەستینەکان ژێرخانی فەلەستینەکانی خاپورکەن سەبارەت بە وڵاتانی تری عەربیش ئەوە بێدەسەڵاتیان بەرامبەر کێشەی فەلەستین پەیتا پەیتا هەڕەشەی ئەوەیان لێکا سیاسەتەکانی ناوخۆیان بەرەو توندڕەوی بنێ. ئەو وڵاتانە لە هەر ڕێکەوتنێک کە پێکەوە ژیانی بەدوادا بێ پشتچی خۆیانە بێ. هەتا ئەگەر لە بەرچەند هۆکارێکی ناوخۆیش نەتوانن گۆڕانکاری بەسەر مەرجە مێژوویەکانی عربدا بهێنن بۆ چارەسەرێکی سەرتاسەری لە قۆناغەکانی سەرەتاییدا. ئەگەر وڵاتە یەکگرتوەکان خۆی ئەترینجێنێتە هەوڵێکی دیپلۆماسی گەورەوە ئەبێ گرەوەکەی ڕوون بێ. ئایا ئەو نێوەندگیریە لە ناوچەکەدا وەها لێگەدرێتەوە کە سەرەنجامی تێرۆریزمە یان هەوڵێکە بۆ گەیشتن بە ئەنجامێک لەبەر ڕۆشنایی بنەماگەلێکی ئامریکایی ئاشنادا؟ ئایا وانەی مەزەندەکراویش ئەوەیە کە یازدەی سێپتێمبەر لە دوواجاردا ئامریکای ناچار کردووە هەڵوێستێک وەربگرێ پێشتر ڕەتیەدایەوە یان تیرۆریزم وەها سەیرەکرێ کە بەربەستە لە بەردەم ڕۆڵی پۆزەتیفانەی ئامریکادا نەک سروش بەخش. ئەگەر دانوستانەکانیش دەستیان پێکرد ئایا ئەو بوێریە سەربازیەی فەلەستینەکان پیشانیاندا بیانویەگەبێ بەدەستیانەوە بۆ ئەوەی ئەو ڕۆڵە بنیاتنەرە بگێڕنەوە کە ئەنوەر سادات پاش سەرکەوتنە سەرەتاییەکانی عەرەب لە جەنگی هەزار و نۆ سەد و حەفتا و سێ دا گێڕای، یان فەلەستینیەکان وەهای ئەبینن ئامریکا لە پاشەکشەدایە و ئیسرائیل لە لێواری هەڵدێرێکدایە کە عەرەفات بە یارمەتی نێوەندە دەرەکیەکان هەنگاو هەنگاو پاڵی پێوە ئەنێ بۆ ئەو هەڵدێرە. وەڵامەکانیان پرسیارانە دەرفەتی برەوسەندنی ئاشتی دەستنیشانەکەن لە ناوچەکەدا، هەروەها تا ڕادەیەکی زۆریش دەرفەتەکانی شەڕی ئامریکا دژی تێرۆریزم. فەلەستینیەکان بە تەنها بە هیچ شتێک قایل نابن لەو پەڕی داواکارەکانیان کەمتر بێ چونکە پێیان وایە گوڕی پشتیوانی نێودەوڵەتیان هەیە. ئیسرائیلیەکانیش بە تەنها بەو داواکاریانە قایل نابن چونکە مەترسیان هەیە سەبارەت بە مانەوەیان. وڵاتە یەکگرتووەکانیش ناتوانێ ببێتە پردێک لە نێوانیاندا بەوە نەبێ کە بۆ هەردوو لای ڕوون بکاتەوە تاکە ئامانجێک لە توانادا بێ ڕێکەوتنێکە هەر یەکەیان کەمتر لە لانی ئەو پەڕی ئامانجەکانیدا تێیدا بەدەست بهێنن بەڵام زۆرتر بێ لەوەی بە ململانێ بەدەستیهێنن ئەبێ ئیسرائیلیش هان بدا کە مل بدا بۆ بەرنمەیەکی ئاشتی لایەنی عەربیش لە دانوستانەکاندا قایل بکە لە ماوەی ڕابردوودا بەشی یەکەممان لە ئاڵقەی چل و شەشەمین لە کتێبی هەنری کیسینگەر پێشکەش کردن تا بە یەکگەیشتنەوەیەکی تر و پێشکەشکردنی بەشی دووەم لە ئاڵقەی چل و شەش شاد و بەختەوەر بن.